هەر کاتێک گوێیان لە قورئان دەبوو کە بۆ پێغەمبەر صلی اللە علیە وسلم دابەزیوە دەبینیت چاوەکانیان ئەسرینی خۆشی هەڵدەڕێژێت بەهۆی ئەو حەق و ڕاستیەی کە دەیانناسی لە کاتێکدا دەڵێن پەروەردگارا ئێمە ئیمان و باوەڕمان هێناوە بە ئاینی ئیسلام جا کەفارەتی ئەو جۆرە سوێندانە نان و خۆراکدانە بە دە کەسی هەژار بە شێوەیەکی مامناوەندی کە بۆ خاو و خێزانتان سەرفی دەکەن، یاخود پۆشتەکردنەوەیان یاخود ئازادکردنی بەندەیەک ئەگەر بووی ئەوەی توانای ئەو شتانەی نەبوو با سێ ڕۆژ بە ڕوژوو بێت، ئەوە کەفارەتی سوێندەکانتانە کاتێک سوێند دەخۆن و نایبەنە سەر کە باوەڕتان هێناوە دڵنیابن کە عەرەق و قومار و گۆشتی ماڵاتی سەربڕاو بۆ غەیری خوا لەو شوێنانەی کە خەڵک بە پیرۆزی داناوە نەک ئیسلام برج و حەرام و حەڵاڵ زانین بەوەی هەڵدانی زارەوە ئەمانە هەر پیسن و لە کار و کردەوەی شەیتانن کەواتە ئێوەش خۆتانی لێ دوربگرن و خۆتانی لێ بپارێزن دوژمنایەتی و بوغز و کینە بخاتە نێوانتانەوە و لە یادکردنی خوا و ناوە پیرۆزەکانی وێڵتان بکات. هەروەها سست و تەمەڵتان بکات لە ئەنجامدانی نوێژەکان بە شێنەیی، ئایا ئیتر بەس نییە؟ ئایا کۆڵ نادەن؟ جا هەر کە ئەم ئایەتە پیرۆزە هاتە خوارەوە، جاڕدرا بەناو شاری مەدینەدا کاتێک خۆیان پاراستبێت لە حەرامی ئەو سەردەمە و بڕوایان هەبووبێت و کردارە چاکەکانیان ئەنجامدابێت و پاشان لە تازە حەرامکراوەکانیش خۆیان پاراستبێت و باوەڕیان هێنابێت لە دواییدا خۆیان پاراستبێت و بەردەوامیش بووبن لەسەر چاکەکردن خوایش چاکەکارانی خۆشدەوێت چاوپۆشی لە ڕابردوویان دەکات فمن اعتدی بعد ذلک فله عذاب الیم. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، سوێند بێت بێگومان خوای گەورە تاقیتان دەکاتەوە، بە شتی کەم هەندێکیان لە نێچیری چێوین، کە دێنە پێشەوە لێتان و دەتوانن بەدەست بیانگرن و بەڕمەکانتان ڕاویان بکەن. واللە عزیز ذو انتقام. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، لەکاتێکدا ئێوە لە ئیحرامدان نیەتی حەج یا عەمرەتان هێناوە، نێچیر ڕاو مەکەن، ئەوەی بە ئارەزوو ڕاو بکات و نێچیر بکوژێت لە تۆڵەیدا دەبێت قوربانیەکی وەک ئەو نێچیرە پێشکەش بکات و ئەو بڕیارەش دەبێت دوو کەسی شارەزای دادپەروەر لە خۆتان بیدەن و قوربانیەکەش دەبێت پێشکەش بکرێت لە دەوروبەری کەعبەدا. یاخود بەقەدەر نرخی قۆچەکە خۆراک پێشکەش بە هەژاران بکات، یاخود بەقەدەر ژمارەی هەژاران کە خۆراکیان بەردەکەوێت بەڕۆژوو بێت، تا تاڵاوی سەرپێچی خۆی بچێژێت. لە ڕابردووشدا هەرچی لەو بابەتە ڕوویداوە خوا قەڵەمی چاوپۆشی بەسەردا هێناوە، جا ئەوەی ئەم هەڵانە دووبارە بکاتەوە خوا تۆڵەی لێدەسێنێت، چونکە خوا باڵادەست و تۆڵەسێنەرێکی بەزەبرە. اولو کان آباؤهم لا یعلمون شیئا ولا یهتدون. هەر کاتێک پێیان بگوترێت، وەرن بۆ لای ئەوەی خوا دایبەزاندووە و وەرن بۆ لای پێغەمبەریش بۆ ئەوەی داوەری بکات لە نێوانتاندا، ئەوە دەڵێن، هەر ئەو بەرنامەیەمان بەسە کە باو و باپیرانمان لەسەری بوون و لە مامۆستا و ڕابەرانمانەوە فێری بووین و بۆمان ماوەتەوە، ئەگەر ئێوە بۆ بازرگانی و شتی تر سەفەرتان کرد لە وەڵاتدا و جا مردن یەخەی گرتن، ئەگەر دوو دڵ بوون لە دوو شایەتەکە، ئەوا ڕایانگرن لە دوای نوێژی عەسر سوێند بخۆن بە خوا و بڵێن، ئێمە سوێندەکەمان بە هیچ نرخێک ناگۆڕینەوە، با سوێند بۆ خوراوەکە نزیکترین خزمیش بێت، لە ڕاستیی لا نادەین. ئێمە شایەدییەک کە بۆ خوا ئەنجاممان داوە نایشارینەوە و ونی ناکەین. ئینجا پێیان دەفەرمێت، چۆن وەڵامتان درایەوە و خەڵکی هەڵوێستیان چۆن بوو بەرامبەرتان؟ تا چ ڕاددەیەک هاتن بەدەمتانەوە؟ لە سامناکی ئەو ڕۆژە و بەهۆی دڵنیاییان لە زانیاری بێ سنووری خوایی وتیان، ئێمە نازانین و هیچ شارەزاییەکمان نییە. فقال الذين كفروا منهم إن هذا إلا سحر مبين ئەوسا لەناو هەموو پێغەمبەراندا ڕوو بە عیسای کوڕی مەریەم خواد فەرمووی، ئەی عیسای کوڕی مەریەم یادی ئەو ناز و نیعمەتەی من بکەرەوە کە ڕژاندم بەسەر خۆت و دایکتدا کاتێک من بەهۆی فریشتە جوبڕائیلی پیرۆزەوە پشتیوانیم لێکردیت، ئەو کاتەی لە بێشکەدا و بە پیریش بە ڕەوانی قسەت بۆ خەڵکی دەکرد، هەروەها کاتێک فێری نووسین و دانایی و تەوڕات و ئینجیلم کردیت، کاتێکیش لە قوڕ وەک شێوەی باڵندەت دروست دەکرد بە فەرمانی من، ئەمجا فووت پیادەکرد، جا دەبوو بە باڵندە. بە فەرمانی من و چێوی زکماک و بەڵەکت چاک دەکردەوە بە فەرمانی من، کاتێکیش مردووەکانت بە زیندوویی بە فەرمانی من لە گۆڕ دەردەهێنایەوە، هەروەها یادی ئەوە بکەرەوە کە شەڕی نەوەی ئیسرائیلم لێ لادای، کاتێک بە بەڵگە ئاشکراکانەوە هاتی بۆ لایان، جا ئەوانەشیان کە بێباوەڕ بوون وتیان، ئەمە جگە لەوەی جادوویەکی ئاشکرا هیچ شتێکی تر نییە. قال اتقوا اللە ان کنتم مۆمنین. کاتێک حەوارییەکانیش وتیان، ئەی عیسای کوڕی مەریەم، ئایا پەروەردگاری تۆ دەتوانێت لە ئاسمانەوە سفرە و خوانێکمان بۆ دابەزێنێت؟ عیسا وتی، لە خوا بترسن، ئەگەر ئێوە ئیماندارن. لە ئاسمانەوە سفرە و خوانێکمان بۆ دابەزێنا تا ببێتە جەژن بۆ نەوەکانی ئێستا و داهاتوومان و بەڵگەیەک بێت لەلایەن تۆوە بۆ پێغەمبەرایەتی من و دەسەڵاتی بێ سنوورت و لە ڕزق و ڕۆزی بهرەوەرمان بکە هەر تۆی چاکترین ڕۆزی بەخش. قال اللە ئینی منزلها علیکم ئایە ئەوە تۆ بە خەڵکیت وتووە منیش و دایکیشم بە دوو خوا دابنێن لە خوار خوای پەروەردیگارەوە؟ عیسا لە وەڵامدا وتی، پاکی و بێگەردی و بێ هاوەڵی شایەستەی تۆیە. بۆم نییە من شتێک بڵێم بۆ خۆم کە مافی من نەبێت. چۆن حەق بە خۆم دەدەم شتی وا بێت بە زارمدا؟ خۆ ئەگەر شتی وام وتبێت ئەوە بەڕاستی تۆ دەیزانیت و لێت شاراوە نییە، چونکە تۆ دەزانیت بە هەرچی لە دڵ و دەروونمدا هەیە، بەڵام من نازانم بەوەی کە لە دەریای عیلم و زانستی بێ پایەنی تۆدا هەیە، چونکە بەڕاستی هەر تۆ زانا و شارەزای نهێنی و پەنهانی. ما قلت لهم الا ما امرتنی به ان اعبدوا الله ربی وربکم. جگە لەوەی کە تۆ فەرمانت پێداوم ئەویش ئەوەیە تەنها خوا بپەرستن کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەشە و من شایەت بووم بەسەریانەوە هەتا لەناویاندا بووم ئینجا کاتێک منت مراند و گیانت کێشام ئیتر ئەوە هەر خۆت چاودێر و ئاگادار بوویت لێیان و هەر تۆش شایەتیت بەسەر هەموو شتێکەوە. رضی اللە عنهم و رضوا عنه ذلک الفوز العظیم. ئینجا خوای گەورە فەرمووی، ئەمە ئەو ڕۆژەیە کە ڕاستگۆیان ڕاستگۆییەکەیان سوودیان پێدەگەیەنێت، باخەکانی بەهەشت بۆیان ئامادەیە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات و بۆ هەمیشە و هەتا هەتایی لەو بەهەشتەدا دەمێننەوە و خوای پەروەردگاریش لێیان ڕازی بووە و ئەوانیش لە خوا ڕازی بوون. خوا ئەو زاتەیە کە ئێوەی لە قوڕێک دروست کردووە لەوەو دوا کاتێکی بڕیاردا کە خەوتنە وەک نیوەمەرجێک بەشێک لە ئەندامە هەستیارەکان لە کار دەکەون بۆ ماوەیەک و کاتێکی دیاریکراوی تریشی لای خۆی بڕیار داوە بۆ هەموو کەسێک کە کاتی تەواو بوونی تەمەنیەتی کەچی پاش ئەو هەموو بەڵگانە بۆ دەسەڵاتی بێ سنووری خوا کە دەبووە هۆی پێگەیشتنی جۆرەها ڕوەک و بەروبووم. چەندەها جۆگە و ڕووباریشمان لەناو کێڵگە و باخ و شارەکانیاندا بۆ ڕەخساندبوون، خڕەمی دەکرد بەنێو درەخت و کۆشک و تەلاریاندا. بەڵام بەهۆی لادان و گوناه و تاوانیانەوە لەناومان بردن و نەوەی ترمان لەدوای ئەوان هێنایە کایەوە. صلی اللە علیە وسلم، بڵێ، ئەوەی لە ئاسمانەکان و زەویدا هەیە هی کێیە؟ هەر خۆت وەڵام بدەرە و بڵێ، هەر هی خوایە، کە ڕەحم و میهرەبانی لەسەر خۆی فەڕز کردووە. سوێند بێت بەخوا، بەرەو ڕۆژی قیامەت کە هیچ شک و گومانی تێدا نیە کۆتان دەکاتەوە. ئایا بە عەقڵ و ژیری ئێوە ڕەوایە کە جگە لە خوا کەسێکی تر بکەمە پشت و پەنای خۆم؟ کە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە و هەر ئەویش ڕۆزی بەخشە و بێنیازە لە هەموو ڕزق و ڕۆزییەک. دووبارە بڵێ، من بەڕاستی فەرمانم پێدراوە یەکەم کەس بم کە تەسلیمی ئەو زاتە ببم و موسڵمان بم و من پێت ڕادەگەیەنم کە هەرگیز نەکەی لە موشریک و هاوەڵگەران بیت. صلی اللە علیە وسلم، بەوانە بڵێ کە شایەدیان دەبێت لەسەر پێغەمبەرایەتی تۆ، چ شتێک گەورەتر و ڕاستترە لە شایەدیدا، هەر خۆت بڵێ اللە ڕاستترین شایەتە، کە شایەتی نێوان من و ئێوەیە. من ئەم قورئانەشم بە وەحی و نیگا بۆ هاتووە تا ئێوە و هەموو ئەوانەی پێیان گەیشتووە ئاگادار و بێدار بکەم. لەگەڵ ئەم هەموو ڕوونکردنەوانەدا، پەردەمان هێنا بەسەر دڵیاندا لە تێگەیشتنیان بۆ قورئانەکە و گوێمان سەنگین و گران کردوون وەک ئەوە وایە کە نەیبیستن ئەگەر هەرچی نیشانە و بەڵگەیەکیش هەیە بیبینن ئەوان بڕوای پێناکەن هەتا کاتێکیش کە دێن بۆ لا دەیکەنە موجادەلە و دەمە دەمێ سەرەنجام خوانەناسان دەڵێن ئەم قورئانە هیچ نیە بێجگە لە داستانی پێشینان نەبێت نەخێر ڕاست ناکەن و بڕوا ناهێنن، بێگومان ئەوە ئاواتێکی ئەستەمە. هەموو ئەو کار و کردەوە و پیلانانەی کە پێشتر دەیانشاردەوە ئێستاوە ئاشکرا بووە بۆیان. خۆ ئەگەر بگێڕدرێنەوە بۆ دونیا ئەوە هەر دەست دەکەنەوە بەو کار و کردەوانەی کە جاران دەیانکرد. بەڕاستی ئەوانە هەر درۆ دەکەن و درۆزنن. یکفرون. جا ئەگەر کاتێک ئەوانە دەبینیت لەبەردەم دادگای پڕ لە دادی پەروەردگاریاندا وەستێنراون، خوای گەورە پێیان دەفەرمێت، ئایا ئەمەی کە بۆتان پێش هاتووە و دەیبینن ڕاست و حەقیقەت نییە؟ بە کەساسی و خەجاڵەتیەوە دەڵێن، بەڵێ ڕاستە، و خۆیان دۆڕان، کاتێکیش قیامەت کت و پڕ یەخەیان پێ دەگرێت، دەڵێن، ئاخ و داخ و پەشیمانی بۆ ئەو ڕۆژگارەی کە بە کەمتەرخەمی و بە بەڕەڵڵایی و سەرکەشی و تاوان بردمانە سەر. لە کاتێکدا ئەوانە هەموو گوناه و تاوانیان داوە بە کۆڵیاندا. ئاگادار بن کە چەندە خراپە کۆڵ و باری وا کە هەڵی دەگرن. کەڕن، حەق نابیستن و لاڵن، حەق ناڵێن، لەناو تاریکیەکاندا ژیان دەبەنە سەر. بێگومان ئەوەی خوا بیەوێت گومڕای دەکات، چونکە خۆشی دەستپێشخەرە لەو بوارەدا و ئەوەش کە بیەوێت هیدایەتی بدا و هیدایەت وەربگرێت دەیخاتە سەر ڕێبازی ڕاست و ڕەوان. فأخذناهم بغتة فإذا هم مبلسون ئینجا کاتێک ئەو بەرنامە و ڕێبازەی کە یادیان خرابۆوە فەرامۆشیان کرد ئێمەش دەروازەکانی هەموو شتێکمان بۆ واڵا کردنەوە و ناز و نیعمەتمان بەسەردا ڕژاندن هەتا کاتێک دڵخۆش و شادمان بوون بەوەی کە پێیان درا انظر كيف نصرف الآيات ثم هم يصدفون ئەی محەمەد صلی اللە علیە وسلم بەو بێباوەڕانە بڵێ هەواڵم بدەنێ ئەگەر خوا دەزگای بیستن و بینینتان لێوەربگرێتەوە و مۆر بنێت بەسەر دڵەکانتاندا ئایا خوایەک هەیە جگە لە اللە ئەو دەزگایانەتان بۆ بهێنێتەوە؟ وە ئاگادار نیم و پێتان ناڵێم بەڕاستی من فریشتەم بەڵکو تەنها شوێنی ئەوە دەکەوم کە بە وەحی و نیگا پێم دەگات هەروەها پێیان بڵێ ئایا نابینا و چاوساغ وەک یەکن؟ لە ڕاستیدا بێباوەڕ وەک کوێر وایە کە لە تاریکاییدا گیری خواردبێت و لە هەموو تاوێکی ژیانیدا و لە هەموو هەنگاوێکیدا بە تەمای کۆسپ و تەگەرەیە لەولاشەوە ئیماندار بینایە چاوساغە هەموو شتێکی لاڕوونە الیس اللە بأعلم بالشاکرین. ئێمە هەر بەو شێوەیە هەندێکیان بە هەندێکیان تاقی دەکەینەوە کێشە بۆ یەکتر دروست دەکەن دەبنە بەڵا بۆ یەکتر یاخود هەندێک هەژار دەکەین و هەندێک دەوڵەمەند هەتا دوایی تا بێ بڕوایان بڵێن ئایا ئەوانە خوا ڕێزی لێناون لەناوماندا؟ تۆ ئەی محمد صلی اللە علیە وسلم ئەی ئیماندار بڵێ سڵاوتان لێبێت ئەم مژدەیەشیان بدەرێ کە پەروەردگارتان فەرزی کردووە لەسەر خۆی کە لە ئاقاری ئێوەدا بە ڕەحم و میهرەبان و دلۆڤان بێت ئەگەر کەسێکتان بە نەفامی بە نەزانی گوناهێکی کرد و لەوە و دوا تەوبەی کرد و پەشیمان بۆوە و پاش ئەنجامدانی خراپەکە و چاکسازیشی کرد کەچی پێم سەیرە ئێوە باوەڕتان پێی نیە، ئەوەی ئێوە پەلتانە بۆتان پێش بێت لە تۆڵە و سزای خوایی بەدەست من نیە و لای من نیە، حوکم و فەرمانڕەوایی هەموو شت هەر بەدەست خوایە، ئەو زاتە ڕاستی و حەقیقەتەکان دەخاتە ڕوو، چاکترین جیاکەرەوەشە لە نێوان حەق و بەتاڵدا. هەروەها هەرچی لە دەریاکانیشدا هەیە لە زیندەوەری هەمە جۆر و ماسی سەیر و سەمەرە ئاگای لێیەتی و هیچ گەڵایەک ناکەوێتە خوارەوە خوا پێی نەزانێت هەروەها دەنکێک یان تۆوێک لە تاریکیەکانی زەویدا نیە ئەو دەنکە چ شێدار بێت یا وشک بێت هیچ شتێک نیە لە خوا پەنهان بێت و هەموو ڕۆژێک ژیانتان پێ دەبەخشێت و پاشان زیندووتان دەکاتەوە بۆ ئەوەی وادەی دیاریکراو کە ڕۆژانی تەمەنتانە تەواو بکرێت و خەوێکی گەورەتان لێ دەکەوێت لەوەو دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئەو زاتەیە پاشان هەواڵی ئەو کار و کردەوانەتان پێ ڕادەگەیەنێت کە کاتی خۆی ئەنجامتان دەدا چەندەها فریشتەی چاودێر و تۆمارکەر دەنێرێت بۆ سەرتان هەتا ئەو کاتەی مەرگ دێت و یەخە بە کەسێکتان دەگرێت. ئەو کاتە ئیتر فریشتە ڕەوانەکراوەکانمان گیانی دەکێشن و لە کاتێکدا ئەوان لە کار و کردەوەی خۆیان کەمتەرخەمی ناکەن. ثم ردوا الی اللە مولاهم الحق الا له الحکم وهو اسرع الحاسبین. پاشان خەڵکی هەمیان گەڕێنرانەوە بۆ لای خوا کە سەروەری ڕاستەقینەیانە. هەر ئەو زاتە بە توانایە و دەتوانێت سزای سەختتان لە سەرووتانەوە بۆ بنێرێت، یا لە ژێر پێتانەوە، یاخود بتانکاتە دەستە دەستە و پارچە پارچە و تاڵاوی توند و تیژی هەندێکتان بکات بە گەرووی هەندێکی ترتاندا. تەماشا بکە چۆن چەندەها بەڵگەی جۆراوجۆریان بۆ دەهێنینەوە بۆ ئەوەی ئەوان تێبگەن. وإما ينسينك الشيطان فلا تقعد بعد الذكرى مع القوم الظالمين کاتێکیش ئەوانەت بینی کە دەم لە ئایەتەکانی ئێمەوە دەدەن و دەیکەنە گاڵتەجاری خۆیان، ئەوە تۆ پشتیان تێبکە و کۆڕ و کۆبوونەوەیان بەجێ بێڵە هەتا ئەو کاتەی دەچنە ناو باسێکی ترەوە، کاتێکیش ئەگەر شەیتان لە بیری بردیتەوە کە دوور بکەویتەوە لێیان، جا دوای ئەوەی کە بیرت هاتەوە لەگەڵ قەومی ستەمکاران دامەنیشە. لهم شراب من حمیم و عذاب الیم بما کانوا یکفرون ئەی محمد صلی اللە علیە وسلم ئەی ئیماندار واز لەوانە بهێنە کە ئاینی خۆیان کردوە بە گاڵتە و گاڵتەجاڕ و ژیانی دونیا فریوی داون سەرلێشێواوی کردون یادیان بهێنەرەوە بە قورئان تا کەس تیا نەچێت بەهۆی کار و کردەوەی نالەباریەوە ئەو کاتە جگە لە خوا کەس نەبێت پشتیوانی بێت کەسیش نەبێت تکاکاری بێت چونکە کابرای خوانەناس هەرچێکی ببێت و بیەوێت بیکاتە بارمتە و فیدیەی خۆی لێی وەرناگیرێت ئا ئەوانە کەسانێکن کە گرفتار بوون و تیاچوون بە دەست کار و کردەوەی نالەباری خۆیانەوە بۆ ئەوانە خواردنەوە و ئاوی لە کوڵ و سزای بئش ئامادەیە کە شەیتانەکان دەستیان لێ وەشاندبێت و شێتیان کردبێت بەسەر زەویدا و سەرگەردان بسوڕێتەوە و چەند هاوەڵێکی دڵسۆزی هەبێت بانگی بکەن بۆ ڕێبازی هیدایەت و بە سۆزەوە پێی بڵێن وەرە بۆ لای ئێمە ئەی محەممەد صلی الله علیه وسلم ئەی ئیماندار تۆ بڵێ بەڕاستی من دڵنیام کە ڕێنمونی خوا ئاینی ئیسلام ڕێنمونی تەواوە ئێمە فەرمانمان پێدراوە هەر کاتێک فەرمان بە نەمان و لەناوچوونی بدات، بێ دواکەوتن پێش دێت. فەرمان و گوفتاری ئەو زاتە هەمیشە ڕاست و بەجێیە و ئەنجام دراوە. لەو ڕۆژەی فوو دەکرێت بە سووڕدا و دەسەڵات تەنها بۆ خوایە. هەر ئەو زانای نهێنی و ئاشکرایە، هەر ئەویش خوایەکی دانا و ئاگایە بە هەموو بەدیهێنراوەکانی. وسع ربي كل شيء علما أفلا تتذكرون کەچی قەومە نالەبارەکەشی کەوتنە مجادەلە و دەمەدەمێ دژی، لە وەڵامیاندا ئیبڕاهیم وتی، ئایا ئێوە دەربارەی خوای تاک و تەنها لەگەڵ مندا دەمەدەمێ و مجادەلە دەکەن؟ لە کاتێکدا ئەو بەڕاستی هیدایەتی داوم و ڕێبازی ڕاستی نیشانداوم و ناشترسم لەو شتانەی کە ئێوە دەیکەن بە شریکی خوا. کاتێک بەخشیمانن بە ئیبڕاهیم لەسەر گەلەکەی و زاڵ بوو بەسەریاندا، قسە و بیر و باوەڕی بەسەر قەومەکەیدا سەرکەوت، جا هەر کەسێک بمانەوێت و خۆیشی شایەستە بێت چەندەها پلە و پایەی بەرز دەکەینەوە، بەڕاستی پەروەردگاری تۆ دانا و کاربەجێیە و زانایە بە هەموو شتێک. هەر یەک لەوانمان ڕێنمونی کرد، پێشتریش نوحمان ڕێنمونی کردبوو و لە نەوەکانی تری ئیبڕاهیم، داود و سولەیمان و ئەیوب و یوسف و موسا و هارون هاتنە دونیاوە و بوونە ڕابەر و چاوساغ بۆ خەڵکی. ئا بەو شێوەیە پاداشتی چاکەخوازان دەدەینەوە. قل لا أسألكم عليه أجرا إن هو إلا ذكرى للعالمين ئەو ناوبراوانە ئەو کەسانن کە خوا بە تایبەت هیدایەت و ڕێنمونی کردوون تۆش ئەی محەممەد صلی الله عليه وسلم ئەی ئیماندار شوێنی هیدایەت و ڕێنمونی ئەوانە بکەوە هەروەها بەو خەڵکە بڵێ کە من هیچ جۆرە کرێ و پاداشتێکتان لەسەر ڕێنمونی لێداوا ناکەم ڕێزیان بۆ دانەنا چونکە وتیان خوا هیچ کتێبێکی بۆ هیچ کەس دانەبەزاندوە پێیان بڵێ باشە ئەی کێ ئەو کتێبەی دابەزاند کە موسا هێنای بۆتان لە کاتێکدا نور و هیدایەتیش بوو بۆ خەڵکی کەچی ئێوە بەش بەش و پارچە پارچەی دەکەن و ئەوەی بەدڵتان بێت نیشانی خەڵکی دەدەن و زۆریشی دەشارنەوە بەتایبەت دەربارەی پێغەمبەر و قورئان هەروەها بڵێ هەندێک شت فێرکران کە نە ئێوە نە باوو باپیرانتان دەتانزانی والذین یومنون بالآخرة یومنون به وهم علی صلاتهم یحافظون ئەم قورئانە کتێبێکی پیرۆزە دامان بەزاندووە ڕاستی کتێبەکانی پێشوو دەسەلمێنێت بەتایبەت تەورات و ئنجیل کە ئەوانیش لەلایەن خواوە ڕەوانە کراون هەروەها ناردوومانە تا شارە دێرینەکە مەککەی پیرۆز و هەموو دەوروبەری داچڵەکێنێت و بانگیان بکات بۆ ئیسلام هەروەها ئەو کەسەش کە وتویەتی منیش وەک قورئان کتێبێک دادەبەزێنم وەک خوا دایبەزاندوە خۆ ئەگەر ئەو ستەمکارانە ببینی چۆن لە ئێش و ئازاری سەرەمەرگدا گیرێکیان خواردوە فریشتەکانیش دەستیان لێدەکەنەوە و لێیان دەدەن و پێیان دەڵێن ئادەی گیانتان بدەن بەدەستەوە دەی ڕۆحتان دەرکەن ئەمڕۆ لە تۆڵەی خوانەناسیتاندا سزا و ئەشکەنجەی ڕیسوایی و شەرمەزاری دەدرێن هەرچی پێمان بەخشیبوون و بەکارتان دەهێنا بەجێتان هێشتووە لە دوای خۆتانەوە و ناشبینین لەگەڵتان ئەو کەس و شتانەی کە ئێوە دەتان وتکاکارن بۆمان و فریامان دەکەون. سوێند بە خوا بەڕاستی هەرچی پەیوەندێکە بوو لە نێوانتاندا پچڕاوە و هەرچی ئومێدتان پێی هەبوو زیندووش لە مردوو دەردەهێنێت، دەرهێنەری مردووشە لە زیندوو. ئا ئەوەیە خوای پەروەردگارتان جا ئیتر بۆ کوێ لادەدرێن و بۆ کوێ وێڵ دەکرێن؟ فالق الاصباح وجعل اللیل سکناء والشمس والقمر حسبانا ذلک تقدیر العزیز العلیم. هەر ئەو زاتەیە بەیانیان فەراهەم دەهێنێت و ئاسۆ ڕووناک دەکاتەوە و شەوی کردووە بەهۆی ئارامی و خامۆشی، قد فصلنا الآیات لقوم یفقهون هەر ئەو زاتە ئێوەی بەدی هێناوە لە تاکە کەسێک، سەردەمێک بەشێکتانی لە پشتی باوکتاندا نیشتەجێ کردبوو، کە گوێزرانەوە بۆ ناو سکی دایکتان، ئەو شوێنە ئێوەی گرتەخۆ تا تیایدا نەش و نما بکەن. ئینجا لاسچی زەوی لێ پەیدا دەکەین، زنجیرە دانەی سەفتەکراوی لێ دروست دەکەین، وەک گوڵە گەنم و چەڵتووک و گەنمەشامی و هەتا دوایی. لە دار خورماش لە هەندێ لق و چلە پۆپی هێشووی خورما شۆڕ دەبێتەوە. هەروەها باخی هەمەجۆری ڕەز و ترێ، زەیتوون و هەناریش هەیانە، لە ڕواڵەتدا لە یەک دەچێت هەرشیانە لە یەک ناچێت. جا تەماشای بەرەکەی بکەن کاتێک بەر دەگرێت پێ دەگات سەرەتا هەندێکی گوڵە و دوایی خۆی هەڵدەپێچێت ڕەنگ و قەبارەیەک دەگرێتە خۆی دوای چەند مانجێک قەبارەشی گەورەتر دەبێت ڕەنجشی دەگۆڕێت ئەوسا پێ دەگات و تام و بۆنی سروشتی بۆ خۆی دروست دەبێت بەڕاستی ئا لەو شتانەدا کە ئاماژەی تێدا کرا بۆتان چەندەها بەڵگە و نیشانەی تەواون بۆ کەسانێک کە ئیمان و باوەڕیان دەهێنن پەری و جنۆکەیان کردۆتە هاوبەش و هاوتای خوا، لە حاڵێکدا هەر خوا دروستکاری پەری و جنۆکەکانە و بە ناحەق کوڕ و کچ دەدەنە پاڵی، بێ هیچ جۆرە زانیاریەک، گاور دەڵێ عیسا کوڕی خوایە، جوو دەڵێ عوزەیر هاوەڵگەران دەڵێن فریشتەکان کچی خوان، بێگومان چەندەها بەڵگەی ڕووناکبیریتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە، جا ئەوەی خۆی ڕووناکبیر بکات و لە ڕاستیەکان تێبفکرێت و تێبگات و گۆڕانکاری لە بیر و هۆش و ژیانیدا ئەنجام بدات ئەوە هەر خۆی قازانج دەکات، ئەو کەسەی چاو دەنووقێنێت لە ئاستی ڕووناکبیریە خواییەکاندا و لە ڕاستی لادەدات ئەویش هەر لەسەر خۆی دەکەوێت و خۆی زەرەر دەکات و هەر وەکو چۆن یەکەم جار لە سەرەتاوە باوەڕیان نەهێنابوو بە دەسەڵاتی بێ سنووری خوا و ئەم هەموو موعجیزە بێ شومارە کە دەوری داون، ئێمە جارێ وازیان لێ دەهێنین تا لە ستەم و سەرکەشی خۆیاندا سەرگەردان بن و ڕۆ بچن، بۆ کوێ دەچن لە دەستمان دەرناچن.